هەموو باوکان هەر یەکەمن ئانکارا 22 ئۆکتۆبری 1966 زۆر سوپاسی وەڵامەکەت دەکەم تکا دەکەم هەموو جارێ نامەی ئاوادرێژم بۆ بنووسە منیش هەرچی ڕووبدات بۆتی دەنووسم تەواوی ئەو دەمەی نامەکەتم دەخوێندەوە سەر و سیمای دڵسۆزانەتم هەر لەبەر چاوان بوو. ئەو دیمەنەشم لەبەر چاوان بەرجەستە کردبوو کە لەسەر شانۆ وەستاوی و هەڵبەستەکە لەبیر چۆتەوە، هێندە پێکەنیم هەر مەپرسە. ئێستا منیش داستانێکی ئێرەت بۆ دەگێڕمەوە کە لە بەسەرهاتی قوتابخانەکەی تۆ کەمتر نییە. ئێمە لێرە لە خانوویەکی چوار نهۆمیدا دەژین. سێ نهۆمەکەی تری ئەم خانووەش ماڵی هاوکارەکانی باوکمی تێدان. ئەم ئاوەڵانەی باوکم دۆست و دڵسۆزی سەردەمی منداڵی یەکتری بووین و لێ قوتابخانەشدا خوێندوویانە. لە پشت خانووەکەشمانەوە باخچەیەکی گەورە هەیە کە باخچەی لێ دەرچێ بە هەموو شتێکی دیکە دەچێ. دار و درەخت و گوڵ و ئەو شتانەی هیچ تێدا نییە، هەر بۆیەشە زۆر شاد و دڵخۆشین. پاشنیوەڕۆیان بە سەربەستی و بێ ئەوەی کەس خۆیمان تێبگەیەنێ لەوێدا یاری دەکەین و دەربارەی ژیانی باوکمان دەدوێین. زۆر جار ئەم باس و خواسانەمان بە هەرا و هۆریا و شەڕ و ناخۆشی دوایی دێ. چونکە هەموو منداڵێک دەیەوێ بەوانی دی بسەلمێنێ کە باوکی ئەو لە باوکی هەموو ئەوانی دی زیرەکترە. بێ گومان مەتینی برام دەناسی کە لە پۆلی سێیەم بوو ئەو لە هەمووان لەسەرترە. چەند ڕۆژێک لەمەوپێش کە ئەم باسە دەستی پێکردەوە مەتین قریشکاندی. باوکی من لە باوکی هەمووتان زیرەکترە ئەو کاتە کە لە قوتابخانە بوون باوکی من هەمیشە هەر یەکەم بووە کوڕی یەکێک لە ئاوەڵەکانی باوکیشم وەکو مەتین سنگی خۆی هێنایە پێشێ و تا تینی تێدابوو جڕتێکی بۆ لێدا مەتین هێندە تووڕەبوو نەبێتەوە یەخەی کوڕی کرد تۆ هەر پیاونیت ئەگەر باوەڕیش ناکەی بڕۆ لە باوکت بپرسە یەکێک لە هاوپۆلەکانی من کە کچێکی کورتە باڵای قژ ڕەشە پێشی پێگرتن و وتی بە خۆڕایی هەرایە مەکە باوکی من لە قوتابخانەدا هەمیشەیەکەم بووە مەتین لە کوڕەکە تەکیەوە و دەستی کرد بە گاڵتە پێکردنی هاوپۆلەکەی من نە بابا درۆیان مەکە درۆزن خۆتی باوکی من بە درێژایی تەمەنی هیچ کاتێک تەنانە دووەمیش نەبووە هەمی شار یەکەم بووە، تێگەیشتی یان نا؟ مەتین دیسانەوە لەسەرخۆ وتی، خەتای تۆ نییە، باوکت شتێکی وتووە و تۆش باوەڕت کردووە. یەکەم هەر باوکی من بووە نەک باوکی تۆ. کچە بە توڕەییەکەوە قیژاندی، باوکی من هیچ کاتێک ناهێڵێ کەس پێشی کەوێتەوە. مەتین ڕووی کردە من ئەرێ وا نییە خوشکێ؟ ئایا هەمیشە هەر باوکمان یەکەم نەبووە؟ ئەی هەموو جارێ ناڵێ من هەر یەکەم بووم؟ نەمدەزانی چ وەڵامێکیان بدەمەوە لایانی کامێکیانم دەکرد ئەوی دیان زوویر دەبوو ناچار بوو ئەوەی هەرایەکەیان بکوژێنمەوە وتم واز بێنن هەریەکە چۆنی پێخۆشە باوا بیرکاتەوە جێرمە و کێشەکە خەریک بوو تەواو دەبوو کە کوڕی یەکێکی دیکەی ئاوەڵەکانی باوکم خۆی لە قسانەوە گلاندوو وتی هەمووتان واز بێنن ڕاوەستن نە باوکی تۆ یەکەم بۆ و نە باوکی ئەو تابی یەکەمی پۆل باوکی من بووە مەتین بە تەوسەوە وتی پێف باوکت هەر قۆپیەچی بووە باوکی خۆت قۆپیەچی بووە باشە تۆ توزانی وەکوی ڕۆژی ڕون دیارە کە باوکی من هەر یەکەم بووە بگرە و بەردەیەکی توندیان لە نێواندا پەیدا بوو هێندە نەمابوو لێیان ببێتە هەرا مەتین وەک گزگلی دەیویست بە سەر و چاوی کوڕیدا هەڵپڕژێ دەستیم گرت و واوەم هێنا دەستی کرد بە گریان ناچار بۆ لای دایکمم بە کێش کردەوە مەتین بە دایکمی وت دایە ڕاستە باوکم یەکەم نەبووە قۆپلێتی بووە؟ دایکم توڕە بوو بە سەریدا قریشکان ئەم قسانە چیە کوڕە؟ بێم بیبەری تیژ لە زاری کەم؟ مەتین بێدەنگ بوو منیش بە مەبەستی دڵدانەوەی وتم باوکی ئێمە هەرگیز هاوپۆلی باوکی ئەوان نەبووە مەتین بە دمگریانەوە وەڵامی دایەوە ئەوان خۆیان دەیان گوت لەوانەیە لە پۆلێکدا بووبن بەڵام قوتابخانەکانیان جیا بووە مەتین نایەتە ژێربارو وتی باوکم دەڵێ بەیەکەوە لە ناو یەک پۆلدا بووین ئێوارە کاتی نانخواردن لە باوکم پرسی، بابە، تۆ لەگەڵ ئاوەڵەکانتدا هاوپۆل بوون؟ بەڵێ کچم. هەر چوارمان هاوپۆل بووین. پێنج ساڵی ڕەبەق لەسەر مێزێک دادەنیشتین لەبەر ئەوە دایکم بە براکەمی وتبوو بیبەری تیژت لە زاری دەکەم نەوێرام هیچی دیکەی لێ بپرسم بەڵام تا دەهات ئەم پرسیارە لە مێشکمدا قورستر دەبوو دەبوایە ئەو گرێیەش هەر بکەمەوە بەیانی لە قوتابخانە لە منداڵی یەکێک لە ئاوەڵەکانی باوکمم پرسی باوکت پۆلەکانی خوێندنی قوتابخانەی چۆن دەبڕین؟ باوکی من هەمیشە هەر یەکەمی پۆلەکەی بووە. کوڕیشکەیەک لە پشت ئێمەوە دانیشتبوو گوێی بۆ قسەکانمان هەڵخست بووتی. باوکی منیش هەروا بووە. لە پۆلەکەماندا تەنیا سێ کەس هەبوون کە باوکیان یەکەم نەبوون، دەنا ئەوانی دی هەموو دەیانگوت کە باوکیان لە قوتابخانە یەکەم بووە. دوو ڕۆژ دوای ئەم کێشەیە مامۆستاکەی مەتین دایکمی بانگ کردە قوتابخانە و پێی ڕاگەیاند کە کوڕەکەی ناخوێنێ. ئەو شەوە باوکم زۆری بە مەتین کرد. لە دواییشدا کەوتە ئامۆژگاری کردنی. کوڕی خۆم، تۆ بۆ لە باوکی خۆت ناکەیت؟ من لە سەردەمی قوتابیەتیمدا هەمیشە هەر یەکەمی پۆلەکەی خۆم بووم. جارێک نەبوو دووەم بم. شوورەیی نییە پیاو لە ئاوەڵەکانی داببڕێ؟ بۆ دەرسەکانت ئامادە ناکەیت؟ هەر نەبێ پەڕۆیەک لە من دادڕە. سەیرکە ئاوەڵە کۆنەکانی هاوپۆلم کە لەوان زیرەکتر بووم چەندم یارمەتی دەدەن. تەنیا بۆ ئەوەی لێیان نزیک بم منیان هێنایە ئانکارا و ئیشیان بۆ دۆزیمەوە، تۆش ئەگەر دەتەوێ پێشکەوی پێویستە هەمیشەیەکەم بیت. ئیدی نەمتوانی خۆم ڕاگرم وتم، بابە هەر کاتێک مەتینیش بوو بە باوک، ئەوسا ئەویش یەکەم دەردەچێ. دایکم تێگەیی مەبەستم چییە وتی، کچێ هەی بێ ئابڕوو، ئاگات لە دەمت بێ، کاتێ کە گەورە قسان دەکا بچووکتر نابێ هەڵداتێ و قسان بکات. باوکم ورتەی لێ وەنەهات، وا دیار بوو خۆشی لەو درۆی کە کردبووی شەرمەزار ببۆوە. بەڵێ ئەحمەد گیان، ئەم ڕووداوە لە تەپەسەرکردنێ باوکمی ڕزگار کردین. سڵاوم بە هەموو ئاوەڵەکان بگەیەنە، ئینشاڵڵا لەو هەفتانەی کە نامەی دوور و درێژت بۆ دەنووسم. ئەو وەستایی ئەمەریکای دروست کرد ئەستەمبول بیست و هەشت ی ئۆکتۆبەری هەزار و نۆ سەد و شەست و شەش. هاوڕێ خۆشەویستم زینب دوو ڕۆژ لەمە و پێشنامەکەتم پێگەیشت زۆر شادمان بووم پرسی بوو داخۆ باوکی منیش یەکەم بوویان نا باوکی من تا ئێستا باسی شتی وای نەکردووە دەزانی بۆ چونکە و هەرگیز نەچۆتە قوتابخانە تا یەکەم بێ هەر دوای وەڵامدانەوەی نامەکە دڕووداوێک لە قوتابخانەکەماندا ڕوویدا کارگیز بیرم ناچێتەوە ڕۆژێکیان بەیانی زوو بەڕێوبەری قوتابخانە ئاگاداری کردینەوە کە سەرپەرشتیار دێ ئەم هەواڵە هەروەکو بۆمبا لە قوتابخانەدا تەقیەوە نەهر تەنیا قوتابیەکان بەڵکو مامۆستاکانیش ڕنگ و ڕویان پێنەما ئەدود ئیسرائیل دێ ئێمە تا ئەو ڕۆژە سەرپەرشتیارمان نەدیبوو نەمانەزانی سەرپەرشتیار چی دەکات و چی دەپرسێ بەڵام مامۆستاکەمان دوو سێ جاری دیکە سەرپەرشتیاری دیبوو لە کاتێکدا کە زمانی گۆی نەدەکرد وتی مناڵینە هیچ نەترسێن خۆ سەرپەرشتیار خێو نییە دووسێ پرسیارتان لێکاو لەگەڵ هەڵبەستێک، پرسیارێکی بیرکاری، یەکێکی جوگرافیا، یەکێکی مێژوو، ئێستاش قەڵەم و کاغەز دەربێنن، چەند پرسیارێکتان پێ دەڵێم بینووسنەوە، تا کاتێک کە سەرپەرشتیار هات و پرسیاری لێ کردن، بتوانن وەڵامی بدەنەوە. ئێمەی بێ دەسەڵاتیش قەڵەم و کاغەزمان دەرهێنا و مامۆستا دەستی پێ کرد. پرسیار یەکەم، ئەمریکا لە چ ساڵێکدا دۆزرایەوە؟ هەموو پێکەوە وتمان لە ساڵی هەزار و چوار سەد و نەوەت و دوو دا. وتی، بەڵێ ڕاستە. پرسیاری دووەم، لە جیهاندا کێتان لە هەموو کەس خۆشتر دەوێ؟ هەر کەسە بە جۆرێک وەڵامی ئەم پرسیارەمان دایەوە. یەکێک وتی دایکم و من وتم باوکم. مامۆستا هەموو وەڵامەکانی پەسەند کرد. وتی زۆر باشە. هەموو ڕاستن. بنووسن. پرسیاری سێیەم کێ ئەستەنبوڵی گرت؟ گوتمان سوڵتان محەمەد فاتیح. وتی ئافەرم، ئەمەش هەر بنووسن. پرسیاری چوارەم، کێ مزگەوتی سولەیمانیی دروست کرد؟ وتمان وەستا سینا. وتی ئەمەش هەر ڕاستە. چەند جارێک پرسیار و وەڵامەکان بخوێننەوە و بە باشی لەبەری بکەن. هەڵبەستێکیشی بۆ خوێندینەوە و ماناکەشی بۆ لێکداینەوە. ئێمەش نووسیمانەوە. دوایی پرسیارێکی بیرکاری و وەڵامەکەی بۆ لەسەر تەختە ڕەشەکە نووسین و ئێمەش لە دەفتەرەکانماندا نووسیمانەوە. لە دواییدا وتی، باشە مناڵینە، ئێستا چەند جارێک وەڵامەکان بخوێنەوە تا باش بێتە بەرتان، ئێمەش وەکو مێشەنگوینی دەوری خڵێفی کردمانە ویزە ویز، بەم شێوەیە ساڵی هەزار و چوار سەد و نەوەد و دوو باوکم، سوڵتان محەمەد فاتیح، وەستا سینا، ساڵی هەزار و چوار سەد و نەوەد و دوو باوکم، بەم شێوەیە سەرپەرشتیار خەریکی سەردانی پۆلەکانی دی بوو نزیکی نیوەڕۆ گەیشتە سەر پۆلەکەی ئێمە بێدەنگێکی قورس ژوورەکەی داگرتبوو هەموومان سەرمان بەردابەوە خواخوامان بوو سەرپەرشتیار خۆیمان تێنەگەیەنێ سەرپەرشتیار تەماشای دەفتەری چەند قوتابیەکی کرد هیچ هەڵە و چەوتێکی تێدا نەبوو بە مامۆستای وت قوتابی باشتان هەیە دیارە زۆر پێیانەوە ماندوو بوون من هێندە ترسم لێ نیشتبوو بێ ئاگا پەڕەکانی دەفتەرەکەم هەڵەدانەوە لە پڕدیتم ئەوە سەرپەرشتیار بەسەر سەرمەوە ڕاوەستاوە دەفتەرەکەم بەرز کردەوە و پێشچوی خۆم پێگەرد سەرپەرشتیار پرسی ئەمە چیە؟ من وتم مەڵبەستە قوربان. ئەو وتی چاڵبەستێک. وتم مەڵبەستێکە لەسەر فەرموودەی مامۆستا نووسیومانەتەوە. لە پڕچاوم بە لاپەڕەی دەفتەرەکەم کەوت. لە جیاتی هەڵبەست، ئەو پرسیارەی بیرکاری و وەڵامەکەیم پیشانی سەرپەرشتیار دابوو کە مامۆستا پێی وتبووین. سەرپەرشتیار بە کەمێ تووڕەییەوە پرسی، ئەدی هەڵبەستەکە کوا؟ لە ژێرەوە تەماشایەکی مامۆستام کرد لە توڕەییاندا وەکو وەڵوژەی سوور هەڵگەڕابوو دەمویست ئەو لاپەڕەیە بکەمەوە کاڵبەستەکەم تێدا نووسی بوو بەڵام مامۆستا بە چاو و برۆ ئاماژەی دەکرد هەرچەند ورد بوومەوە لە مەبەستی نەگەیشتم ئەوە سەرپەرشتیاری شەرچاوەڕەیە بە تێکەڵ و پێکەڵیەوە وتم بۆم نەکراڵ بەستەکە بنووسمەوە قوربان سەرپەرشتیار بە مامۆستاکەی وت پرسیارێکی بدەرێ با حەلی بکە لەبەر ئەوەی سەرپەرشتیار وەڵامی ئەو پرسیارەی دیبوو کە نووسیومانە، مامۆستا ناچار بوو پرسیارێکی ترمان بداتێ. زۆربەی زۆری قوتابیەکان نەیانتوانی پرسیارەکە حەلکەن. لە تاریقییا خەریک بوو ببمە ئاو. هەموو گوناهی من بوو، کە ئەو هونەرەم نواندبوو. سەرپەرشتیاریش وەکو تەنها لەو پۆلەدا هەر منی بینیبێ، پەنجەی بۆ من ڕاکێشا و وتی هەستا. وەکو کێچ ڕاپەڕیم و هەستامە سەر پێ. سەرپەرشتیار پرسی چەند ساڵی؟ لەبەر ئەوەی زۆر گێژ ببووم، ئاگام لە پرسیارەکەی نەبوو، هەرچی بویر و هۆشم هەبوو، بەلای پرسیارەکانی مامۆستاکەی خۆمانەوە بوو. وەڵامم دایەوە، هەزار و چوار سەد و نەوەت و دوو ساڵ قوربان. سەرپەرشتیار لە سەرسامییە هەردوو چاوی زەق کردەوە و وتی ئەوە دەڵێی چی؟ پرسیم چەند ساڵی؟ هەرچی دەنگم هەبوو لە گەرووی خۆمدا کۆم کردەوە و هاوارم کرد، هەزار و نۆ سەد و چل و دوو ساڵ، قوتابییەکان نوتقەیان لێوە نەهات و سەرپەرشتیاریش خۆی بۆ نەگیرا و بزەیەکی کرد. وام زانی کە وەڵامەکەم بەڕاستی داوەتەوە. تۆزێک هاتمەوە سەر خۆم. سەرپەرشتیار دووبارە پرسیاری کردەوە. وتی. کێ ئێستەنبوڵی گرت؟ من هەر لە بنەڕەتدا ئاگام لە پرسیارەکەی ئەو نەبوو. هەر خەریکی ئەو وەڵامانە بووم کە یەک بە دوای یەکدا لەبەرم کردبوون وتم باوکم ئەم جارەیان مناڵەکان دایانە قاقای پێکەنین بەڵام سەرپەرشتیار توڕە بوو مستێکی توندی لە مێزەکەدا و نەڕاندی کورە من دەڵێم کێ ئەستەمبوڵی گرت هێندە گێژ بووم دیسانەوە تێ نەگەیشتم چاڵێکی گەورە دەکەم بە دڵنیاییەوە وەڵامم دایەوە قوربان باوکم سەرپەرشتیار وتی ئەم باوکەی تۆ کێیە؟ دیسانەوە هەر بەو شێوەی کە یەک بە دوا یەک پرسیار و وەڵامەکانم لەبەر کردبوو وەڵامم دایەوە گوێی گرتم و ڕایکێشا و وتی ئەوە بۆ خۆشت دەزانی دەڵێی چی؟ من وتم بەڵێ قوربان. پۆل یەک پارچە بوو بە پێکەنین. ورتە ورت لە ژێر مێزەکانەوە بەرز بۆوە. تەنیا هەر مامۆستاکەمان بوو چەقۆت لێ بدایە خوێنی لێ نەدەهات. مامۆستا بۆ ئەوەی سەر و بنی کێشەکە ڕاست بکاتەوە هاتە بەردەم سەرپەرشتیار و وتی قوربان سەری لێ شێواوە. ڕێگە بدەن بەندە پرسیاری لێ بکا ئینجا زۆر بە ئەسپایی پرسی بابەگیان هۆشی خۆت کۆکەرەوە بڵێ بزانم مۆستا سینان چ کارێکی گەورەی ئەنجام داوە دیسانەوە هەر بەو گێژیەوە وەڵامم دایەوە ئەستەمبوڵی گرت ئەدی کێ مزگەوتی سلەیمانی دروست کرد منیش یەکسەر وتم سوڵتان محەممەد فاتیح سەرپەرشتیار زۆر تووڕە بوو نەڕاندی گەلحۆ هەموو کەسێک دەزانێ کە وەستا سوڵتان محەمەد ئەمریکای دۆزیەوە. لەم هەڵەی سەرپەرشتیار منداڵەکان لە قاقای پێکەنینیان دا. سەرپەرشتیار کە تێگەیش خۆشی چ هەڵەیەکی گەورەی کردووە، پێکەنین گرتی. ویستی هەڵەکە ڕاست کاتەوە. وتی مەبەستم ئەوە بوو کە مزگەوتی سولەیمانیە وەستا سولەیمانی دروستی کردووە. ئەم جارەیان هێندەی تر خراپتری کرد بە تەواوی گەندەی کێشەکە دەرکەوت مناڵەکان بە یەکجاری دایانە هاژەی پێکەنین سەرپەرشتیار کە ئەمەی زانی زۆر تێکچوو هاتە تەکمەوە بۆ ئەوەی داخی دڵی خۆی بە من بڕێژێ یەک زلەی مزری لە پشتی ملم دا و وتی گەلحۆ تۆ منیشت بە هەڵەدا برد ئەو جا بە پەلە لە پۆلەکە چووە دەرێ مامۆستا هەروا کە بەلای دیوارەکەەوە وەستا بوو تفێکی گەورەی کردە سەر زەوی و وتی تف حەیف بۆ ئەو نانی خواردوتە دیار نەبوو لەگەڵ منی بوو لەگەڵ منی نەبوو یان لەگەڵ سەرپەرشتیار یان لەگەڵ خۆی بوو لەو ڕۆژە بە دواوە مامۆستا لێم زویر بووە و ئیتر سوپاس بۆ خوا هەر پرسیاریشم لێ ناکا هەر وەکو بەڵێنت دابوو تۆش نامەی درێژم بۆ بنووسە هەرچی لەوێ ڕووەدا بۆم بنووسە چاوەڕێی نامەتم.